بەڕاستی ئێمە قورئانمان لەو شەوەدا ناردووەتە خوارەوە بۆ پێغەمبەر کە ناوی لەیلەت القەدرە، مەبەست لەم ناردنە خوارەوە دەست پێکردنی ناردنە خوارەوەیەتی، ئەگینا ناردنە خوارەوەی هەمووی بیست و سێ ساڵی خایاندووە. وما ادراک ما لیلة القدر. تۆ چوزانی لەیلەت القەدر چییە و چ پایەیەکی هەیە؟